خێرەکی بوونە، ئەڕەوەند بوونە، هۆز بوونە، خێزان بووە، بیرکردنەوەکی سەرەتاییان هەبووە. یانی بۆ نمونە کە باسی ڕۆژەکەین ڕۆژ لای ئێوان تەنها ئێوار و سپین و ئێوارە و سپین و نیوەڕۆکە بوو کاتێکە باسی ڕووناکیەکەی تەنها ڕووناکی لای وان چەمکێکی سەتایی بووە یعنی پێگەیشتنی دەوروبەریان نەبووە لا لا لە کاتی بیکنەوە لە کاتی قسەکەنا بەڵکو شێوازێک بووە لە دزەپێکردنی یاسایەکان لە کەسێک و بۆ کەسێکی تر بۆیە یەک لە نووسەرەکانی کوردستانی ڕۆژهەڵاتی گێڕاوە دەیوت کاتێک کە ئێمە ئەگەر ئێغبار لە گوندی نەبا هەواڵ لە گوندی نەبا دەچوینە شار یان دەچوینە شوێنی شەڕەکمان نەکرد لەناو گوند شەڕەکمان نەکرد دیگو ئەو شەڕە دەبووە بەلبەلا دەبووە سەردێری هەواڵەکان لەناو ئەو گوندێ ئەو شەڕەت زیاتر لە ماوەی مانگێک ئەوانە زیاتر ڕایدەشتە خەڵک هەر دووبارە دەکردوشی ئاسم ساردی کوتیەوە ئەوەندە سەعاتێ، ئەوەندە کاتێ، ئەوەندە دەقێ، ئەوەندە ڕۆژێ سا مانج لێیە، مانجی مانجی تێدایە، وەرزی تێدایە، هەفتەی تێدایە. ئەو بیرکردنەوە سەرەتاییانە نەبوو. مەسەلەن ئەو بیرکردنەوە قووڵانە نەبوو. وەک بیرکردنەوەی سەرەتایی تەنها ڕۆژ سێ کاتی جیاوازە یان دوو کاتی جیاوازە یان کاتێکی جیاوازە. باس لە دیوی درێژداردڕی دەرەوەی ڕۆژ نەکرا ڕۆژ ئایا لە چ پێکهاتەیە. و هەنگاوی دووەم کە بەرەو پێشتر چوو بیرکردنەوە چۆ قۆناغی تیتۆیزمەوە قۆناغێکە کەوا لە ناو خێلەشیدا زۆر زۆر باوە ناو خێلەک بۆ منە کاتێک کە ورچێک وەسفی ورچێکە کرێ وەسفی گورگێکە کرێ وەسفی شێرێکە کرێ وەسفی ڕێویەکە کرێ وەسفی سەیەکە کرێتن دەیخەنە قالبی کەسایەتیەوە دەخەنە قالبی شخصیەوە کە وەسفی ئەو کەسە بەو شێوە پێناساکەت کە چۆن ئەوان تیگەیشتنیشیان هەبوو لەبۆ بیرکردنەوەیشیان هەبوو لەبۆ ئەو کەسە لەو سەردەمی سە بۆ منە کە وەسفی شێر کرایە کە وەسف ورد کرایە زۆرێک بۆ لە جێڕانەوەیەکی ڕابردوو لە سەردەمی ژیانی بەردەوامیاندا باسیان کردی وەکو داستانێک باس کراوە فرانکەس زوان مێر بووە بەغیرەت بووە، شەڕکەر بووە، لە شێوەی کەسێکی ورد بوو، گورگ بووە، گورجی باران دیتە بووە، ناگەڕاوە. ئەم زۆرە بیرکردنەوەیە کە لە ڕابردوو وای لێ کردێ لە بیرکردنەوەی سەرەتایی هەنگاک بهات بێتە ناو بیرکردنەوەیەکی فراوانتر یعنی وەسفی خۆی زیاتر کردووە کاتێک کە بەس باسی کەسێکەکەن لە ڕووی بیرکردنەوە ئایکۆنیشە لە بۆ دیاری کردووە وەکو وەکو نوێنەرایەتی کەسەکە لە لەچێ لە قالبی ورچێکەوە لە قالبی شێرێکەوە پرنگێکەوە لەبەر چێ لەبەر سیفەتی وەک دوو سیفەتی یەکەمیان ژینگەیەک بە خۆیان پێ هەڵواسیوە ژینگەی بە خۆیان پێ هەڵواسیوە مەسەن وتیان قومی فران تیرێ فران گورجی عشرێتی فران ڕێوی عشرێتی یعنی ئایکۆنێکی ئەو عشرێتە بووە بۆ جیاکردنەوە وەکو ڕهای وایە پێناسەی خۆی کردووە لە هەمان کاتیش لە تاکەکانیش پێناسەی خۆی کردو بەڵام پێناسەکە پێناسەشی ڕێژەی بۆ نەیتوانیوە بەسەر عشتێتەکە دازار بکو عشتەکە نوێنەراتی کەسەکانی کردووە بۆیە لێرانە لە کاتی بیکردنەوە لە کاتی وەسفکردنە لە هەنگاوی دۆمە کاتێکە ئەستە قۆناغی فراوانبوونی ژیان ژیان گۆڕانکاریەکە ئایکۆنەکان تەعبیر لە کەسایەتی و لە عەشیرەت و لە خێڵک و لە بەرەو بابەکان کراوە لۆ سکە کاتێک کە تۆ وەسفی گورگەکەی گورگ سپەتێکی چاڵاکی هەیە سپەتێکی خوێنمژی هەیە ئایکۆنێکی دڕندەیە هێزێکی سروشتی بەو عشقی تابەس هێزێکی سروشتی بۆ کەسا بەخشی هێزێکی سروشتی بە مێژووکەیە بەخشێت لەو کاتێک کە کاتێک وەستێکەنەوە شەریعەتی پێدەن و پێناسەی بۆ بکەن هەمان سەرچاوەی کەسەکە لەو گورگە عشیرەتەکە لەو گورگە لەو ئەسپا لەو لەو ورچە ڕنگدانەوە خۆی بۆیە بیکردنەوەی سەرەتا بیکردنەوەی سادە بوو بیکردنەوەی کە کاتێک قۆناغی ژەمبەرە پێشوو بیرکردنەکە تۆزە فراوانتر بوو ئایکۆنی ئاژەڵان بووە هۆکاری ئەوەی کەوا ناسنامەی خێزان کەس عشیرەت تیرە دەسەڵات لەو کاتیەوە وردە وردە پێش کەوتو بۆی نێسەمە لە ئەدەبیات کاتێک کەمە لە ئەدەبیات ڕۆمانە ئەخوێنەوە شعری ئەخوێنێت چیرۆکەکە ئەخوێنەوە هەموو ڕەوان بێژی دانە زۆریکە لە ڕەوان بێژی لە وەسفکردە وەسفکردە خۆی چیرۆکە هەیە چیرۆکەشی حقیقی بوونی هەیە بەڵام کاتێک کە دوو دێ وەسفێکی و پێناسەیەک و تێ ئەگەینی و بیکردنەوەکە جیاوازە دەی کەساتێک دائەنێ لەجیاتی جەوت ئەحمەد محەمەد، ئیکێا خدر، ڕۆستەم، حەمەدەمین، ڕەزا، تۆفیق، بەو شکلە تۆ کەسایەتی شتی ئەبستراکت دروست دەکەی لەناو قالبی ئەو چیڕۆکە وەسفێک کە بۆی کەی ئەیناسێنی بیرکردنەوەکەی جیاوازتری و فراوانترەبێت. لێرە هەنگاوی هەنگاوی هەنگاوی فراوانبوونی ژیان بەرەو بەرەو بەرەو پێشتر ڕاتن کە ژیان بەردەم ڕناوەستن بەڵکو لە گەشەبووندا گەشەبوونش بەردەوامیە بەوەی چ بۆی کات و شوون و ڕووداوەکان کەواتە بیکردنەوەی سەتایمان لەگە بیکردنەوەی ناوەڕاست ئەبێتە قۆناغێک لە پەرسەندنی ژیانی ئێمە لە ڕابرد لە بۆ ئێستا بۆ منە لە ماوەی ڕابردوو قسەت بۆ کە لەو چکە بەرکەوتنێکی دیشتاڵی هەیە لەگە دنیاە بەرکەوتنی کلاسیکەکە وردە وردە نما پێش بەرکەوتنی کلاسیک چۆن بوو لە ڕێگەی گەشتکردن بوو لە ڕێگەی دیوەخان بوو لە ڕێگەم زگەفت و تەچە بوو لە ڕێگەی جەژن و بۆنەکان بوو لە ڕێگەی میوانداری بوو لە ڕێگای تازی بوو یعنی ئەو زۆرە بەرکەوت هاتنی شار بوو کردن و فرۆشتن ڕۆژانە بوو ئەو زۆرە بەرکەوتنە بەرکەوتنێکی مام ئەنایسیا چەق بەستووی لەسەر خۆ بوو نێتوانی بیکنۆی تاکان بە تەواتی فراوانتر بە تێگەشتنی زیاتر بێ زیرەکی زیاتر بێ بەڵکو وردە وردە هەنگاوی ئاهشت بەڵام ئێستا بەرکەوتنەکە خێراتر بووە قسەی لەگەر هەر کەسێک کە دانیشە ئەتوانێ باردۆخە لە بۆ شتی بکەتەوە ئەبێتە ئەبێتە ئەبێتە ئەبێتە بیکردنوەیەکی سەتایی ئاوام هەم سەتای هەم کۆتایی بەڵام مەرزی بیکردنەوەی ئاوام لە سەتای و لە کۆتایی لە لە لە بیدڕای جیاواز لە راپرسی لە لە زۆربەی کێشەکانیەوە ناوخۆی دەوڵەتا هەیە دەسەڵاتان هەیە بە هەند وەرناگیرێ ئەبدە بیر ڕێژی درۆزنانە لۆچکە معلوماتێکی عامەی پێەیە زانستێکی سەرەتا زانێکی سەرەتایی پێەیە بەڵکو زانستی پێی نیە چۆن بتوانێت شیکردن و باردۆخەکە بکات تەنها لە ڕێگەی بەرکەوتنی ڕۆژانە تێگەیشتنی هەیە ئەتوانێ بیرکردنەوەکەی فراوانتر بێتن جیاوازتر بێ لە بیرکردنەوەی چینی ناوەڕاست و چینی کۆت چینی سەرەتایی کە پێشتر باسمان کرد خەڵک تێزانین ڕۆژ تەنها ڕۆژە بەڵام لە چینی چینی چینی ناوەڕاست ڕۆژ گەشەی کرد بووە کات بووە وەرز بووە هەفتە بووە ساڵ بووە مانگ بووە سێبەر بووە ڕووناشی بووە گەرم بووە سارد بووە خۆرباران بووە بە ئەنی ئەوان هەمووی هەمووی هۆکاری ئەوەیەکەوە مرۆڤ هەرچەند بەرەو پێش بڕاتن ئەوەندە تێگەیشتنی فراوانترە بێت تەماشە منداریکە مندال لە سەرتاوە هیچ پام ناکە تەنها خواردنی ئەوێت ئەو ژنگی لە دەروبەری هەیە شتشی ناموێ بەلایەوە وای وردە وردەکە هەستێکە و تامەکە و بۆنەکە و دەستی بەرەکەوێتن وردە وردە تێگەشتنی زیاترە بێتن هەمان قۆناغی ئێمەش قۆناغی مرۆڤایەتی لە سەرای مناڵی و دەست پێکاتەوە بۆە زیانی ئێستا کە زیانشی قۆناغی نوێبوونەوەیە بە بەردەوامی مرۆڤەکان زیاتر تێگەن هەم تێگەن هەم ئەگەوزێنرێن بە دوو بە دوو حالت چکە مێشی ئینسانی دوو بەشە بەشی گەمژەی هەیە بەشی گەمژەی هەیە بەشی عقلیە کاتێک کە تۆ فێرت لێکرێ بەنای مێژوو بەنای مێژوو فێرت لێکرێتن ئەگەوزێنرێ قەنعاتێکت بۆ دروستەوی بیر باوەڕەکەت بۆ دروستێت کەوا شتە وجودی هەیە سەرەتایی هەبوو، لە قۆناغی ناوەڕاست تێگەیشتنیشی بەرکەوتی هەبوو، لە قۆناغی کۆتایی کەوا وردە وردە نوێ بنوویتی دایە تێگەشتنشی فیزیکی هەیە یان تێگەشتنشی فەنتازی هەیە یان دیجیتالی هەیە ڕۆژانە هەموو شتێ سیر سیر بینی لە 24 ساعتە ئاگەر لەمو ئێخبارەکە لا لا لا لە کەمترین خولەکە دەستی بە هەموو شتێکە گەتن کەواتە ئەم گۆڕانکاری کەوا ناوخۆی مرۆڤایەتی هەیە وردە وردە هەنگاوە هاوێتن هۆکاری بەرکەوتەکانە هۆکاری ماتریالە هۆکاری ئۆبجێکتەکانە سەبجێکتەکانە کە بەرێک کەوێتن مێژوو دروست دەکەن هێز دروست دەکە عقل دروست دەکە ڕۆح دروست دەکە پاڵنەری ئارەزوەکانە ئەبێتە هۆکاری ئەوەی کەوا تۆ زیاتر زانیاریت هەبێتن بەڵام کەمتر زانست دەبێتن زۆر کەسێ ڕخناگرێ ئەڵێتم دەرێتن چینی ئێستا چینێکی لاوازە لە ڕووی لە ڕووی دەرونی لە ڕووی عقلیەوە لە ڕووی دەستەوە شتەکە وایە بەڵام ژیان خێرا بووە کاتێکە ژیان خێرابیتن لایەنی ژیری و ناژیری خۆشی جیا بکاتەوە بەڵام لە هەندە حالت هەیە ئەبێتە قوربانی هەردوو لایەوە بۆ کاری نەتەوایەتی بۆ کاری نەتەوەیە بۆ بۆ کاری دینیە بۆ کاری نیشتمانی بۆ کاری زانستیە هزریە جستەیە کە بەکار ئێنێتن ئەمانە ئەبێتە ئەبێتە قۆناغێک لە گەۆزاندنی مرۆڤەکان لە داهات بۆە سەرەتای بیرکردنەوەمان کەمە باسمان کرد تیتۆمیزم ئایکۆنێک بوو لە وەسفکردنێکی کەسی لە ئاژەڵەوە یان پەرستراوێک وەکو خوددا تەژبێ نەبی یا وەکو ئاین یا وەکو کەسایەتی لەبەر لە ئەو پێناسەی خۆی بکەتو کە لە باو باپیرە بۆیان مایتەوە وە تیتۆیزم ئایکۆنێکە هەم بیکردنەوەیەکی کەسی پیشاندە ناو ئاژەڵەکان هەمیش ئاژەڵەکان ئەبێتە هێزی مانەوەی ئەم ئەم چینەکەەوە لە ڕابردوو خۆیان پێ هەڵواسیوە بۆیە هاتنی زیانی نوێکاری لە ڕابردوو هەتا ئێستاکە وردە وردە ئەم چینەی لاداوە بەڵام هێشتیتەوە بۆ من ئێستا زۆربەی خەڵەکە منی تات و دروستەکە دوو پشت لەسەر دەستە یان مارە یان گورگە یان ڕێویە یاخود ورسە یاخود هەر شتێک لۆ هەر ئێوێ ئێوێ لە جیهانی تا لە جیهانێکی توریزمەوە بمینێتەوە دوو شتی شاراوە لێرە هەیە لە جیهانی ڕابردوو کاتێک کە مرۆڤەکان بیرکردنەوەیان هەبووە دوایە بووە بە جیهانی نوێبوونەوە کاتێک کە کەسێک ئایکۆنێک دروستەکە لەسەر شانەی ترسی دەوروبەری لەسرە یاخود ترسی جەستەی لە قەلبی داماوە بۆی بمینێت و خۆی پێ هەڵبواسی ئەبینی کەمال ئەرسامەکە هەیکەلی جوانە ئەبینی کۆنفۆیەکە ئەبینی دەبانسەی پێە ئەبینی ڕدێنشی گەورەی هەیە پرچەکی گڤی هەیە ئەبینی شێر ڕدەگری پرین ڕدەگری گورج ڕدەگری یان هێزەکی پیشانەدا هێزەکە لە هەمان هێزی جیهانی کلاسیک لەناو نوێیە نوێش ناو کۆنەکەدا هەیە بۆیە بە بەردەوامی بەریکەوتنی جیهانی ڕابردوو لەگە ئێستا جۆرە کەسایەتێک دروستەکەن لە ڕووی بیرکردنەوە کە بیرکردنەوەیەکی بەسەدا زاڵە تەسک بوو دوای بۆ ناوەڕاست دوای فراوانتر لە فراوان بوونەوە ترسێکی وتە ناوێ ئەگەرتە قۆناغی ڕابردوو و توتیۆیزم چەمکێکە کەسەکان خوان لە ئاوێنەی ئاژەڵەوە ئەدۆزنەوە بۆ کاری سفەت بۆ کاری هێز بۆ کاری مانەوە و بەرگری کە سفەتی ئاژەڵ چاشتە یەکەمیان ئەیەوێ زەواج کا دووەمیان ئەیەوێ بەچکەی هەبی سێمیان ئەوێ خۆراک پیاکە چوارەمیان ئەوێ لە ژینگەی خۆت بمینێتەوە بەردەوام بی بزەنجێتن بە شێوی گروپی بە شێوی تاک بیتن بار ڕێگاری بۆی مرۆڤەکانی بە بەردەوامی لەو قۆناغا لەو قۆناغا لە قۆناغی سەرتاوی لە بیرکردنەوە کە ڕۆژ تەنها کاتەکان بوو لە قۆناغی ناوەڕاست ڕۆژ گەشەی کرد بووە مانگ و ساڵ و وەرز و تا گەیشتە گۆڕانکاری ژینگەیی لە قۆناغی لە قۆناغی کۆتایی لە قۆناغی کۆتایی و بەردەوام بوون مرۆڤەکان گەڕان و ناو قالوی کلاسیکەوە بۆ ئەوی خۆیان بپارێزن کاتێک کە باس لە ڕۆژەکەن دەوانێت لە سەردەمە ڕۆژ بۆ بەکارهێنانی وزەی کارەبا بێتە هەرچەندە ڕۆژ لە سەرتای چەمکی سەرەتاییەوە لە ژیانە لە بیرکردنەوەی سەرەتایی ڕووناکی بووە بەم لە ئێستاکە گەرمکردنەوە بووە یعنیکەوا ترسی کەوتتە لە شیەوە ترسی کەوتەوە جەستەوە کە ترسی کەتە ناو خێزان ناو وڵات و ناو دەسەڵات و ناو هێزەوە واکە ڕۆژ بتە هۆکاری وزەیەکی پاک بۆ بەردەوامیدانی ژیان لێرە سەرەتایی لە ناوەڕاست ناوەڕاست لە کۆتایی کۆتایی بەردەم کۆتایی بەردام دێت و ناوەڕاست ناوەڕاست دێتەوە سەرەتاییەوە یعنی بە بەردامی ئەو هەنگاوە بەرەو پێش و بەرەو پاشەڕۆ بۆیە بیرکردنەوەی ئێمە لە سەرەتایەوە مەودا تاسک بوو لە قۆناغی ناوەڕاست و پێش مابینی سەتایی و هەتا دەگەشتە قۆناغی ناوەڕاست قۆناغێکی توتوریزمی ئاژەڵی بووە وەسفکردن بووە لە قۆناغی ناوەڕاست لە بۆ لە بۆ جیهانی نوێ بوونەوە سیستەمێکی دیجیتالی بۆ ئێستەمەوە تیداژین یعنی نوێکارێکی بەردامی بووە ئیدی ئەو گۆڕانکارێکەوە ئێستاوە ئەمە ئێمە ئێمە هەیتمان لێرانەکەەوە بەرداوام لە ڕووی لە ڕووی هەڵبەز و دابەز و بەرژینگاکەوین بەر مادەکانەکەوین زیاتر مرۆڤەکان تێگەشتن زیاترە بیتن و لە هەمان کاتیش ئەبێتە قوربانی عەقڵی و ناعەقڵیش بۆ کاری ئەو ئەو ئەو ڕووداوانەی کەوا ڕووەدا ئەو ماتریالەی کەوا هەیە بۆیە بیرکردنەوەی فراوانترە بێتن مایەکی تەلەڤزیۆن مایەکی ڕۆژنامەوانی لە بەردەم هەر کەسێ دابنێ لە ڕووی قسەکردنەوە زیرەکیی تەواوی بەردەستە کە زیرەکی زمانیە زیرەکی بینینە زیرەکی بیستنە زیرەکی ڕۆحیە زیرەکی جەستەییە دەروونییە ئەو کارەکە چ ئەو کارەکەی بێ ژیان بەرەو پێشتر ڕواتن کەواتە چەمکی پەلسەفەی کە ئێمە لە ڕابردوو سەتایی بۆ دوای هاتە ناوەڕاست دوای چۆ کۆتایی بەردەوامی ئەو سێستونە لە ناویەکەوە بەرەو گەش بەرەو بەرەو بەرەو مانەوە ئاڕواتن تا ئەو کاتەی تا ئەو کاتی جیهانی دیشتالی بەرەو پێشتر ڕوە زیانی کلاسیش تەمەنی بچووکتر ئەبێتەوە بەڵام دووبارە مرۆڤەکان زیاتر ترسیان هەیە لە مردن ترسیان هەیە لە کەوتن ترسیان هەیە لە نەخۆشی ترسیان هەیە لە داگیرکاری سەرکوتکاری برسێتی و مرد ئەوێت جەنگەوە دێن قۆناغی ڕابردوو لەو قۆناغی نوێەوە دووبارە وەبەرهێنانی ناوەکەنەوە کاتێ ڕۆژ لە سەرای سەدەی سەرای سەدەی سەتایی ژیانی مرۆڤەوە تەنها وشەیەک بۆ ئێستا بوو بە نە تاک جاهیلە بەڵکو تاکێکی وشاری نەخوێندەواریش بێ یان خوێندەواریش بێ یەک ئاستا بەوەی بەرکەوتەی ژیانەوەیە زیاتر بەراکەوێ بۆ منە مناڵێکی بچوو بینە ئەزانانی یوتیوب چیە ئەزانانی فەیسبوک ئەزانانی تیکتۆکسە ئەو مناڵە بێخە قۆناغی سەتای مرۆڤەکانەوە هیچ هیچ هیچ هیچ هیچ جیهانێکی نەبووە جیهانی جەنگی سەرەتایی بووە جیهانی ئاگر بووە ئاو بووە گەرمی بووە ڕووناکی بوو خوێن بووە جیهانی ناوەڕاست گەشەی کردووە جیهانی کۆتایی بەرداوام بوون دۆخێکی زۆ زۆ جیاوازتر لە ڕابردووە بەم ڕۆحەتی ڕابردی دامای ئەو مرۆڤەکان لە ئێرانە هەموو شتێک وەسایلی ئاسانتر کە دەبەردەستی ناچار بروتە سرف لە سرف زیاتر لە زەتی خواتان لەگەڵ